اننی رایت احد عشر کوکبا والشمس والقمر رایتهم لی ساجدین بیریان خەرەوە کاتێ یوسف بە باوکی وت ئەی بابە گیان بەڕاستی من لە خەومدا بینیم یانزە ئەستێرە و مانگ و ڕۆژ کما اتمها علی ابویک من قبل ابراهیم و اسحاق ان ربک علیم حکیم ئا بەو شێوەیە هەڵت دەبژێرێ بۆ پێغەمبەرایەتی پەروەردگارت وە فێرت دەکات بەشێک لە خەوپەرژین وە بەهرەی خۆی تەواو دەکات بۆت وە بۆ بنەماڵەی یەعقوب هەرچۆنێ تەواوی کرد بۆ هەردوو باپیرەت لە پێشدا هەندێکیان وتیان یوسف بکوژن یا توڕی بدەنە زەوییەکی دوور، ئەو کاتە سەرنجی باوکتان تەنها بۆ لای ئێوە دەبێت و لە دوای ئەوەوە دەبن بە کۆمەڵێکی چاکەکار بە تەوبەکردن. قال قائل منهم لا تقتلوا یوسف وألقوه في غیابة الجب سبەینێ لەگەڵمان بینێرە بۆ دەر و دەشت، بە ئارەزووی خۆی خواردن بخوات و یاری بکات، بێگومان ئێمە پارێزگاری دەکەین. قال إني لیحزننی أن تذهبوا به وأخاف أن یأکله الذئب وأنتم عنه غافلون باوکیان وتی بەڕاستی دڵتەنگ و غەمبار دەبم کە ئێوە یوسف ڤەرن لەگەڵ خۆتان و دەترسم گورگ بیخوات لە کاتێکدا کە ئێوە لێی بێ ئاگا بن. قالوا لئن أكله الذئب ونحن عصبة إنا إذا لخاسرون وتیان سوێن بەخوا ئەگەر گورگ خواردی لە کاتێکدا ئێمە دەستەیەکی بەهێزین بەڕاستی ئەو کاتە ئێمە زەرەرمەندین و ئێمە سروشمان بۆ یوسف کرد سوێن بەخوا هەواڵی ئەم کارەیان پێ دەدەین کە پێیان کردی لە کاتێکدا ئەوان هەز ناکەن وەجا ئەباهم یبکون جا ئێوارە درەنگانێک هاتنەوە بۆ لای باوکیان دەگریان باوکیان وتی، بەڵکو دڵ و دەروونی خۆتان ئەم کارە ناپەسەندەی بۆ ئاسان و جوان کردوون. وتی، جا ئارام دەگرم بە ئارامگرتنێکی چاک و پەسەند. خواش یارمەتیدەرمە لەسەر ئەوەی باسی دەکەن. وجاءت سیارە فارسلوا واردهم فادلی دلوه. وتی ئەی خەڵکینە مژدە بێ ئەمە کوڕێکە و ئەوان یوسفیان شاردەوە و کردیانە کاڵای بازرگانی و خوا زانایە بەوەی ئەوانە دەیکەن. وشروه بثمن بخس دراهم معدودة وكانوا فیه من الزاهدین. وفرۆشتیان بە نرخێکی کەم کە چەند درهەمێک بوو و ئەوان بێ نیاز بوون لێی ڕێزی لێ بگرە شوێن حەوانەوەی چاکی بۆ ئامادە بکە بەڵکو سوودمان پێ بگەیەنێت یان بیکەین بە کوڕی خۆمان ئا بەو جۆرە یوسفمان جێگیر کرد و پلە و پایەمان پێدا لە زەوی میسڕدا ئەمەمان کرد تا فێری خەولێکدانەوەی بکەین وەخوا بەسەر کاری خۆیدا زاڵە بەڵام زۆربەی خەڵکی نازانن انه لا یفلح الظالمون. ئەو ئافرەتەی یوسف لە ماڵیدا بوو دەست تێکەڵاوی لە یوسف ویست و هەموو دەرگاکانی داخست وتی، وەرە پێشەوە بەپەلە بۆ ئەوەی بۆت ئامادەیە، یوسف وتی، من پەنا دەگرم بە خوا، بەڕاستی خوا پەروەردگاری منە، یا عەزیزی میسڕ خاوەنی منە، ڕێزی لێگرتووم، یوسفیش نیازی ئەو ژنەی کرد، ئەگەر ئەو بەڵگە ڕوونەی پەروەردگاری نەدیایە، ئا بەو جۆرە بەڵگەمان نیشانی یوسف دا، بۆ ئەوەی خراپە و داوێن پیسی لێ دوور بخەینەوە، چونکە بەڕاستی یوسف لە بەندە پاک و هەڵبژاردەکانی ئێمەیە. واستبق الباب وقدت قمیصه من دبر وألف یا سیدها لدی الباب. ئافرەتەکە کراسی یوسفی دڕاند لە دواوە جا هەردووکیان تووشی مێردی ئافرەتەکە بوون لە بەردەم دەرگای دەرەوەدا ئافرەتەکە وتی هیچ تۆڵەیەک نییە بۆ ئەو کەسەی ویستبێتی خراپە لەگەڵ خێزانەکەتدا بکات جگە لەوەی بند بکرێ یان سزایەکی سەخت بدرێ قال هي راودتني عن نفسي یوسف واز بێنە لەو کارە و باسی مەکە وە ژنەکە تۆش بۆ گوناهەکەت داوای لێخۆشبوون بکە چونکە بەڕاستی تۆ لە پێڕی تاوانبارانی. وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا إنا لنراها في ضلال مبين دەستەیەک لە ژنانی شار بە تەشەرەوە وتیان ژنەکەی عەزیزی میسڕ هەوڵ دەدات لەگەڵ غوڵامەکەی داوێنپیسی بکات، بەڕاستی خۆشەویستی ئەو غوڵامە چۆتە ناو پەردەی دڵی، بەڕاستی ئێمە ئەو ژنە دەبینین لە گومڕاییەکی ڕووندایە. فلما سمعت بمکرهن ارسلت الیهن واعتدت لهن متکا، وقلن حاش للە ما هذا بشرا ان هذا الا ملک کریم جا کاتێ ژنەکەی عەزیزتانە و تەشەری ئەوانی بیست ناردی بە دوایاندا ئامادەی کرد بۆیان شوێنی خۆشی دانیشتن و شاندادان و هەریەک لەوان چەقۆیەکی پێدان بۆ میوەلەتکردن ئەوسا وتی بە یوسف وەرە بۆ ناویان با بتبینن، هەر کە یوسفیان بینی حەپەسان لە جوانی ئەو و هەموویان دەستی خۆیانیان بڕی و وتیان، پاک و بێگەردی بۆ خوا، ئەمە ئادەمی نییە، ئەمە تەنها فریشتەیەکی بەرز و بەڕێزە. قالت فذلکن الذی لمتننی فیه ولقد راودته عن نفسه فاستعصم، ولئن لم یفعل ما آمره لیسجنن وليکونا من الصاغرین ژنەکە وتی پێیان ئەمە ئەو کەسەیە کە ئێوە سەرزەنشتی منتان دەکرد لەسەری و سوێن بەخوا بێگومان ویستم دەستم لەگەڵ تێکەڵ کات بەڵام ئەو خۆی گرت و نەیکرد و سوێن بەخوا ئەگەر ئەوەی فەرمانی پێدەکەم نەیکات ئەو بێگومان بەند دەکرێت و وە ئەگەر لێم لا نەدەی پلانی ئەوانە دڵم بۆ لایان دەڕوات حەزیان لێ دەکەم و لە نەفامان دەبم و دەچمە ڕیزیانەوە. فاستجاب له ربه فصرف عنه کیدهن انه هو السمیع العلیم. ئەوسا پەروەردگاری دۆعاکەی لێ وەرگرت و پلانەکەی ئەوانی لێ لادا، بەڕاستی هەر خوا بیسەری زانایە. لەگەڵی چوونە بەندیخانە کە یەکێکیان وتی بە یوسف، بەڕاستی لە خەومدا خۆمم دی ترێم دەگوشی کە دەبێ بە ئارەق، وە ئەوی تریان وتی، بێگومان لە خەومدا خۆمم دی نانم هەڵدەگرت بەسەر سەرمەوە، باڵندە لێی دەخوارد، لێکدانەوەی ئەو خەوەمان پێ بڵێ، بەڕاستی ئێمە تۆ لە چاکەکاران دەبینین. هیچ خۆراکێکتان بۆ نایەت کە دەرخوارتان دەدرێت مەگەر من بە هەردووکتان دەڵێم چییە پێش ئەوەی بێت بۆتان، ئەمەش لەو بەهرانەیە کە پەروەردگارم فێری کردووم، بەڕاستی من وازم هێناوە لە ئایینی گەلێک کە بڕوایان بە خوا نەهێنا، هەروەها ئەوان بێ بڕواش بوون بە ڕۆژی دوایی. واتبعت ملة آبائی ابراهیم واسحاق ویعقوب. ئەمەش چاکە و بەهرەی خوایە بەسەر ئێمەوە و بەسەر خەڵکیشەوە، بەڵام زۆربەی خەڵکی سوپاسی خوا ناکەن. یا صاحبی السجن ئەئەڕباب متفرقون خیر ئەم اللە الواحد القهار. ئەی دوو هاوڕێکەی بەندیخانەم، ئایا چەند خوایەکی جیاجیا باشترن قضی الامر الذی فیه تستفتیان ئەی دوو هاوڕێکەی بەندیخانەم یەکێکتان عارەق دەرخواردی گەورەکەی واتا پاشا دەدات بەڵام ئەوی ترتان دەکوژرێ و هەڵدەواسرێ ئەوسا باڵندە لەسەر و دەم و چاوی دەخوات ئەو کارەی کە ئێوە دەربارەی پرسیار دەکەن بڕیاردراوە. وقال للذی ظن أنه ناج منهما اذکرنی عند ربک فأنساه الشیطان ذکر ربه فلبث فی السجن بضع سنین وە یوسف وتی بەوەی کە دەیزانی ڕزگاری دەبێ لە دوو بەندکراوەکە باسم بکە لای گەورە و پاشاکەت کە بە ناحەق گیراوم بەڵام شەیتان لە بیری بردەوە باسکردنی یوسف لای پادشای بکات یا ایها الملأ افتونی فی رؤیای ان کنتم للرؤیا تعبرون وە پادشا وتی بێگومان من لە خەونمدا حەوت مانگای قەڵەوم بینی کە حەو مانگای لەڕ دەیخواردن وە حەوت گوڵە دانەوێڵەی سەوز و حەوتی تری وشکیشم بینی ئەی پیاو ماقوڵان ئەم خەوەم بۆ لێک بدەنەوە ئەگەر ئێوە مانای خەو دەکەن و ئەوسا ئەویان کە ڕزگاری بوو لە دوو بەندکراوەکە لە پاش چەند ساڵێک بیری کەوتەوە وتی من بۆتان لێک دەدەمەوە مانای ئەو خەوە جا فەرموو بمنێرن بە دوای یوسفدا کە لە بەندیخانەدایە یوسف ئەیها الصدیق ئەفتنا فی سبع بقرات سمان یأکلهن سبع عجاف حەوت ساڵی تر دێت کە سەخت و قات و قڕێیە هەرچیتان پاشەکەوت کردووە بۆ ئەم حەوت ساڵە سەختە دەیخۆن مەگەر کەمێک لەوەی قایم هەڵیدەگرن واتە بۆ تۆ و ثم یاتی من بعد ذلک عام فیه یغاث الناس و فیه یعصرون پاشان دوای ئەو حەو ساڵە سەختە ساڵێک دێت خەڵکی تێدا ڕزگار دەکرێن ان ربی بکیدهن علیم پاشان وتی ئەو پیاوەم بۆ بێنن جا کاتێ نێردراوەکەی پاشا هاتە لای یوسف یوسف وتی بگەڕێرەوە بۆ لای گەورەکەت واتا پاشاکەت ئەوسا پرسیاری لێ بکە هۆی چی بوو کە ئەو ژنانەی دەستی خۆیانیان بڕی بێگومان پەروەردگارم بە پلانی ئەو ژنانە مەبەستتان چی بوو کاتێ ویستان یوسف بخەڵەتێنن و کاری خراپی پێ بکەن ئافرەتەکان وتیان پاک و بێگەردی بۆ خوا ئێمە هیچ خراپەیەکمان لێ نەدیوە ژنەکەی عەزیز وتی ئا ئێستا حەق و ڕاستی دەرکەوت من دەمویست یوسف دەستم لەگەڵ تێکەڵ کات و بەڕاستی پەروەردگارم لێبوردەی میهرەبانە. وقال الملک ائتونی به استخلصه لنفسی فلما کلمه قال انک الیوم لدینا مکین امین. جا پادشا وتی بەژێر دەستەکانی ئەو یوسفەم بۆ بێنن دەیکەمە کەسێکی تایبەت بە خۆمەوە. جا کاتێ کە پادشا قسەی لەگەڵ کرد وتی بەڕاستی تۆ ئەمڕۆ لای ئێمە، وتیان ئەی باوکی بەڕێزمان بۆ ساڵی داهاتوو پێوانەمان لێ قەدەغە کراوە شتمان پێ نافرۆشن ئەگەر بنیامین نەیەت لەگەڵماندا جا کەواتە براکەمان لەگەڵماندا بنێرە پێوانەش دەکەین دانەوێڵە دەکڕین و دڵنیا بە ئاگاداریشی دەکەین. قال هل آمنکم علیه الا کما امنتکم علی اخیه من قبل فاللە خیر حافظا وهو ارحم الراحمین. یعقوب وتی پێیان، ئایا دڵنیابم لێتان دەربارەی هەر وەک پێشتر دڵنیابووم لێتان دەربارەی یوسفی برای، کەواتە خوا چاکترین پارێزەرە، وە بەزەییدارترینی هەموو بەزەییدارانە. بینیان دەسمایەکەیان بۆ گەڕێنراوەتەوە، وتیان، ئەی باوکی بەڕێزمان، چیمان دەوێ، ئەمە دراوەکەمانە بۆمان نێردراوەتەوە، بژێویش بۆ خاو و خێزانمان دەهێنین و براکەشمان دەپارێزین و باری وشترێکیش دانەوێڵە زیاد دەهێنین، ئەم بارەش پێوانەیەکی کەمە و هەتا بەڵێنێکی پتەوم پێ نەدەن لە لایەن خواوە تا سوێندم بۆ نەخۆن بە خوا کە بێگومان بە بێوەیی ئەیهێننەوە بۆم مەگەر دەور بدرێن و چارتان نەمێنێ ئنجا کاتێ پەیمانیان پێدا سوێندیان خوارد یەعقوب وتی خوا ئاگادار و چاودێرە سەبارەت بەوەی کە دەیڵێن. هەمووتان لە دەرگایەکەوە مەچنە ژوورەوە، بەڵکو لە چەند دەرگایەکی جیاجیاوە بچنە ژوورەوە، من هیچ سوودێکتان پێ ناگەیەنم لە بەرامبەر پێشهاتی خوادا، هەموو حوکم و بڕیارێک تەنها بۆ خوایە، پشت هەر بەو دەبەستم و خۆسپێرانیش با خۆیان هەر بەو بسپێرن. ولما دخلو من حیث امرهم ابوهم ماکان یغنی عنهم من الله من شیء بەڵکو ئەوە مەبەستەیەک بوو لە دەروونی یەعقوبدا، بەم شێوە ئەنجامیدا، وە بەڕاستی یەعقوب خاوەنی زانست و زانیاری بوو، چونکە ئێمە فێرمان کردبوو، بەڵام زۆربەی خەڵکی نازانن. ولما دخلوا علی یوسف آوی الیه اخاه قال انی انا اخوک فلا تبتیس بما کانوا یعملون. کاتێکیش کە چوونە ژوورەوە بۆ لای یوسف یوسف براکەی بردە پەنای خۆیەوە وتی بەڕاستی من براکەی تۆم کەواتە هیچ غەمبار مەبە بەوەی کە ئەوان دەیکەن لەگەڵت فلما جهزهم بجهازهم جعل السقاية في رحل أخيه وە منیش دەستە بەری ئەو بارە دەبم. قالوا تاللە لقد علمتم ما جئنا لنفسد فی الارض وما کنا سارقین. وتیان سوێند بەخوا بەڕاستی ئێوە دەزانن کە ئێمە نەهاتووین بۆ ئەوەی خراپە بکەین لە وڵاتدا. لە پاشان ئاو خۆرەکەی دەرهێنا لە جەواڵی براکەیدا ئا بەو جۆرە پلانمان نیشانی یوسفدا ئەو نەی دەتوانی براکەی بگرێ بە پێی ئاینی و یاسای پادشا بەڵکو بە پێی ئەو قسەیە بوو براکانی خۆیان کردیان مەگەر کاتێک کە خوا بیەوێ هەر کەسێک بمانەوێت پلەی بەرز دەکەینەوە و لەسەر هەموو خاوەن زانستێکەوە ئەوە بێگومان براکەشی پێشتر دزی کردووە، بەڵام یوسف پێ ناخۆش بوونی خۆی بەم تۆمەتە لە دەروونی خۆیدا شاردەوە، دەری نەبڕی بۆ ئەوان، تەنها وتی، ئێوە لەوان خراپترن، خوا چاک دەزانێ بەوەی کە ئێوە دەیڵێن. قالوا یا ایها العزیز ان له ابا شیخا کبیرا. برا گەورەکەیان وتی، ئەی نازانن کە بێگومان باوکتان سوێند و پەیمانێکی بەناوی خواوە لێ وەرگرتن، پێشتریش لەو بەڵێنەی پێتان دابوو دەربارەی یوسف کەمتەرخەمیتان کرد، کەواتە من ئەم زەوییە بەجێ ناهێڵم هەتا باوکم مۆڵەتی گەڕانەوەم پێ نەدات، یاخوا بڕیارم بۆ نەدات، هەر ئەویش باشترینی دادوەرانە. کە ئێوە نایزانن. یا بەنی یەذهەبو فتحسسو من یوسف وەئەخیه وەلا تەیئەسو من ڕەوح اللە ئینه لا یەیئەس من ڕەوح اللە ئیلا القوم الکافرون. یەعقوب وتی، ئەی کوڕەکانم بڕۆن بگەڕێن و هەواڵی یوسف و براکەی بزانن، نائومێدیش مەبن لە بەزەیی و میهرەبانی خوا، بەڕاستی، جا کاتێ کە چوونە لای یوسف وتیان، ئەی عەزیز، پادشا، زیان و برسێتی تووشی خۆمان و ماڵ و منداڵمان بووە و دراوێکی کەممان هێناوە بۆ کڕینی خۆراک، تۆش پێوانەکەمان بە تەواوی بدەرێ، خێریشمان پێ بکە، بەڕاستی خوا پاداشتی خێرۆمەندان دەداتەوە. ئەوسا بەڕاستی خوا پاداشتی چاکەکاران ون ناکات. قالوا تاللە لقد آثرک اللە علینا وان کنا لخاطین. وتیان بە یوسف، سوێند بەخوا بەڕاستی خوا تۆی هەڵبژارد بەسەر ئێمەدا، وە بەڕاستی ئێمە لە خەتاکاران بووین. ئەوسا هەموو کەس و کارتانم بۆ بێنن. ولما فصلت العیر قال ابوهم انی لاجد ریح یوسف لولا ان تفندون. جا کاتێ کاروانەکە لە میسر دەرچوو باوکیان وتی بەڕاستی من بۆنی یوسف هەست پێ دەکەم قال الم اقل لکم انی اعلم من الله ما لا تعلمون جا کاتێ مژدە دەرەکە هات ئەو کراسەی دا بەسەر دەم و چاویدا یەکسەر بینایی گەڕایەوە کە پێشتر نابینا بوو بوو یاعقوب وتی ئەمە لێکدانەوەی خەوەکەم بوو کە لەمەو پێش بینیم، بێگومان پەروەردگارم بەڕاستی گێڕا، وە بەڕاستی خوا چاکەی لەگەڵ کردم کاتێ لە زینداندا دەری هێنام، وە ئێوەشی لە لادێ و بیابانەوە هێنا بۆ ناو شار، دوای ئەوە شەیتان ناخۆشی و ناکۆکی خستە نێوان من و براکانم، بەڕاستی پەروەردگارم بە سۆزە بەرامبەر ئەوەی بیەوێ، بەڕاستی بەڕاستی پێت بەخشیووم هەندێک لە دەسەڵات و پاشایەتی و هەندێکیش لە لێکدانەوەی خەوت فێر کردووم، ئەی دروستکەری ئاسمانەکان و زەوی، تۆ پشتیوان و یارمەتیدەری منی لە دنیا و لە دوا ڕۆژدا، بە موسڵمانێتی بممرێنە و بمخەرە ڕیزی پیاوچاکانەوە لە دوا ڕۆژدا. ئەی محەمەد تۆ لای براکانی یوسف نەبووی کاتێ هەموو بڕیاری خۆیاندا بە نهێنی و پلانیان داڕشت وما أكثر الناس ولو حرصت بمؤمنين وە زۆربەی خەڵکی هەرچەندە تۆ سوور بیت لەسەر باوەڕهێنانیان وە زۆر بەڵگە و نیشانە هەیە لە ئاسمانەکان و زەویدا بەلایاندا دەڕۆن بەڵام ئەوان ڕوویان لێ وەردەگێڕن. وما یومین اکثرهم باللە الا وهم مشرکون. جا زۆربەیان باوەڕ ناهێنن بەخوا مەگەر ئەوان لەو کاتەدا هەتا کاتێ پێغەمبەرەکانیان نائومێد بوون لە سەرکەوتن و گەلەکەیان وایان زانی کە پێغەمبەران درۆیان لەگەڵدا کردوون لەو کاتەدا سەرکەوتن و یارمەتی ئێمەیان بۆ هات جا ئەوانەی دەمانویست ڕزگار کران سزاشمان ناگەڕێنرێتەوە لە هۆزی تاوانبار لقد كان في قصصهم عبرة لأولي الألباب بەڵکو بە ڕازدانەر و پشتگیری ئەو کتێبانەیە کە لە پێش خۆیەوە هاتوون، هەروەها ڕوونکەرەوەی هەموو شتێکە، وە ڕێنمونی و میهرەبانییە بۆ ئەوانەی کە بڕوا دێنن.